هەندێ بیانو هەیە لە ڕوی شەرعەوە ئینسان ئەگەر یەکێک لەو بیانوانەی هەبوو یا یەک دوانێکیانی هەبوو بۆی هەیە کەوا نەچێ بۆ جەماعەت بۆ جومعە و گوناحباریش نابێ زانایانی ئیسلام لە ڕوانگەی فەرموودەکانی پێغەمبەری ئیسلام صلی اللە علیه وسلم بەیانیان کردووە بۆ ئێمە. سەرەتا بەوە دەست پێکەم، ئێمە لە بیست ی دووەوە هەواڵی ئەم دەردی کۆرۆنایەمان بیست، نزیکەی نیو ملیۆن ئینسان تەقریبەن لەناو چووە، نزیکەی حەوت ملیۆنیش تووشی بووە. هەرێمی کوردستان سەرەتا زۆر باش بەگژیا چووین، خۆمان بۆ گیف کردەوە بەڵام الحمدللە ئەو کاتە تەسیری نەبوو بەڵام دوای ئەوەی کەوا فشەمان لێهات گاڵتەمان لێهات و کەوتین بەڕقەوە ئێستا خەریکە هەقی جاری پێشویشمان لێکاتەوە بۆیە هەموو شارەکانی کوردستان تێی کەوتووە و مردن زۆر بووە و رێژەی تووشبوون زۆر زۆر بووە جا ئیتر تۆ باوەڕەکەی یا باوەڕ ناکەی ئەوە مشکیلەی من نییە مشکیلەی خۆتە من وازانم ئەسبابی ئەوەی کە ئەم جارە ئەم نەخۆشیە لە هەرێمی کوردستان زۆر بووە ئەگەڕێتەوە بۆ دوو سەبەب، یەکەم نزمی ئاستی ڕۆشنبیری دانیشتوان کە زۆر گوێ نادەینە ئەو شتانە فیفیمان لێیە، دووهەم بەرقاکەوتن دژی حکوومەت و وەزیر و کاربەدەستەکانی حکوومەت، ئەوان لە لایەتر زوڵمیان لە ئێمە کردووە لەبەرئەوە ئێستا خەڵک ڕاستیان بە داس ئەزانێ داس چەند لارە ڕاستی حکوومەتی پێ وەکوو داس لارە. بۆیە باوەڕ ناکەن بەو رێنماییانە بەو نەسیحەتانە کە دکتۆرەکانیش دەیدەن بەڵام ئەوە هەڵەیە قورئان ئەفەرموێ ولا یجریمەنەکم شەنئان قوم علی الا تعدلوا اعدلوا هو اقرب للتقوی ئێوە نەیەن لە داخی خەڵکانێک ڕقتان لێیانە دوژمنایەتیتان ئەکەن عادل نەبن دادپەروەر نەبن دادپەروەبرن ئەوە نزیکە لە تەقواوە ئەوە قسەی خوایە ئایەتی قورئانە کەواتە نابێ خەڵک لە داخی کاربەدەستی ئەم هەرێمە لە داخی وەزیر و مودیری ئەم هەرێمە لە داخی پارە خۆرەکانی ئەم هەرێمە بێت ژیانی خۆی و خەڵکەکە بخاتە خەتەرەوە بڵێ وەڵا کرۆنا ئەسڵی نییە و وایە وایە وایە ئەمەیان دروست کردووە بۆ ئەوەی کەوا ئەوە نەکەن و ئەوە نەکەن و ئەوە بکەن هەیە نەخۆشیەکە من لەگەڵ دکتۆرەکان دوێنێ قسەم کردووە هەر لەم شاری هەڵەبجەیە ئێستا دە نەخۆش لە خەسەخانە پێنجان زۆر ناڕەحەتن دکتۆرەکە لە لای ئەوانە قسە لەگەڵ مناکە لە سلێمانیوە نەخۆشەکان تەلەفۆنیان بۆ کردووم ئەڵێ ئەوە حاڵمان نەمامۆستا دوعای خێرمان بۆ بکەن ئیتر خۆ ئەمە سەرۆکی هەرێم نییە و سەرۆکی ئەنجومەنی وەزیران نییە و مەسول لق و مەڵبەند نییە و ئەمە نەخۆشە و دکتۆرێکە کە کە منی بە بەقە و باوکی خۆشەوێ ئەم تەلەفونەم بۆ ئەکا یعنی بەمەش باوەڕ نەکەم هێشتا هەر بڵین خۆڵە چاوکردنە وا نابێ بەڕێزان هەڵەیە بەڕێزان خۆپاراستن زۆر زۆر زەرورە ئەوەندەی پێت ئەکرێ ئایەتی قورئانە ئەو مەعنایەش هەڵەگرێ لەوانەیە کێ لە تەفسیرێکا بڵێ وەڵا وا نییە برا ئەمەش هەڵەگرێ مەعنای عامی ئایەتەکان ئەمەش هەڵەگرێ کەواتە ئێمە ئەبێ وریابین ئەم مصیبەتە یەخەی گرتوین مصیبەتی ئێمە یەک دانەیە دوو دانەیە مصیبەتی خەڵکانی وڵاتان یەک دانەیە ئێمە حکوومەتەکەمان پەتایە ڤایرۆسەکەش هەر پەتایە بەڵام خەڵک لە ئەوروپا لە ئەمەریکا لە ڕوسیا لە ئوسترالیا هەر پەتای کۆرۆنای هەیە حکومەتەکە ئێڵێ کاکە لە ماڵەوە دانیشە دەوام مەکە پارەکەت بۆ نێرم ئێمە دەوامیشەکەن پارەکە نانێرن ئێمە دوو دەردیەخەی گرتوین بەڵاکەمان زۆر قورسە مەگەر خوا بە ڕەحمی خۆی فریامان بکەوێ و بەهانە ئەو هاوارمانەوە بێت بەڕێزان ئەو بیانوانەی کەوا لە شەریعەتی ئیسلامە بە بۆنەی ئەوانەوە دروستە تۆی بەڕێز نەچی بۆ جمعە و جەماعەت ئەمانەن یەکەم ترس دووهەم نەخۆشی و سێەم سەفەر چوارەمین ڕووتی کەسێکیی نەبێت لە بەریکا ئەوانە بارانی زۆر بە خوڕەم نەگوەک ئەوەی لە کوردستان بووە بە عادەت هەر هەورەکاتۆ نوێش جەمعەکەن ئەوە نا ئەلمەتەڕ شەدید لە کوردی خۆمانا ئەیانوو باران شەست دەکا ئەبێ بە خوڕەم بێتە خوارەوە ئەگینا ئەوە پێی ناوترێ باران لە هەندێ مزگەوت کە خەڵکی دەستی خەڵکەکەیان نەبڕی نیوەڕۆ عەسریان لەگەڵا کرد مەغریب ئیشایان لەگەڵا کرد ئاگاتان لێرە بێ الريح الشديد شديدة باي تند ها لەم ڕۆژانە باە هەڵی کرد بای تند البرد الشديد سەرمای زۆر زۆر سەخت کە ئەڵێ خەریکە دەستی ئینسان پەنجەی ئەپەڕێ و گوێچکەی لێ ئەبێتەوە ئەوانە الوحل الشدید قڕ قڕی زۆر کە ئێستا لە وڵات و شارەکانە قڕ نەماوە قیرە چیمەنتۆیە چاوڕێژە بەڵام جاران خەڵک بە ناو قڕا هات بۆ مزگەوت وەحل شەدید خاڵێکی تر، الظلمە الشدیدە، تاریکاییەک، ئەنگوستە چاو، کە نەتوانی ڕاست و چەپی خۆت لە یەک جیا بکەیتەوە، لەو حاڵەتە ئیجازەو هەیە نوێژی عیشا نەڕۆی بۆ مزگەوت لە ماڵەوە بیکەی، نوێژی بەیانی نەچی بۆ مزگەوت لە ماڵەوە بیکەی، بەم مەرجانە دوایی نەیکەی بە نوێژەکەی باران کە خەڵک هەوریە کردەوە، لە بانی بنۆکیش باران نەیەباری لە هەڵەبجە جەمعیان نەکرد، ئەوە غەڵەتە. ئیبن عەباس خوای لێ ڕازی بێ ئەفەرمێ وتی بە موەزینەکەی لە ڕۆژێکا کە باران بوو بارانێکی زۆر بە خوڕم بوو وتی دوای ئەشهد و ئەنە محەممەدەن ڕسول الله مەڵێ حەی على سەلا لە بانگەکە نەڵێ حەی على سەلا چونکە حەی على سەلایانی بێن بۆ نوێش و انی کریهت ان اخرجکم فتمشون فی الطین و الدحض من ترسام بانگی ئێوە بکەم بێن بۆ جومعە ئێوە لە ناو قوڕ و لە ناو هەڵخلیسکان و کەوتنە ناو چڵپاو گیر بخۆن و من گوناحبار بم پێغەمبەری خوا وای کردووە بۆیە منیش وام کردووە. خاڵێکی تر نەخۆشی، نەخۆشینێک کەوا نەتوانی بەرگەی چوون بۆ مزگەوت و هاتنەوە بگری ئەوە بیانووە بۆ ئەوەی کەوا نەڕۆی بۆ نوێژی جەماعەت بەڵام نەخۆشی سوک قەیناکا خاڵێکی تر ترس ابن عباس خوای لێ ڕازی بێ فەرمێ پێغەمبەری خوا فەرموی من سمع النداء فلم يأته فلا صلاة له إلا من عذر ئەوەی گوێی لە بانگ بێ و نەیە بۆ نوێژ نوێژی بۆ دروست نییە ئللا عزر نەبێ ئەی عزرە ئەمە عزر ئەمە بیانوە ئەمە بیانوە خەوف یعنی چی خەوف على النفس من عدو بترسی لە ڕێگەی مزگەوت تا دوژمن بکوژێ مریض نەخۆش کەوت لە ڕۆژی جومعە، فرکب الیه بعد ان تعالی النهار و اقتربت الجمعە و ترک الجمعە، نەخۆشەکە سواری سەری بوو زۆری بۆ هێنا وازی لە جومعە هێنا و جومعەی نەکرد، پیاوێکیش بووە لە بەدرا بەشداری کردووە لەگەڵ پێغەمبەری خوا، ئیمامی بوخاری گێڕاوێتیوە. ئەوانەی کە دکتۆرن، ئەوانەی ئیسعافیان پێیە، ئەوانەی بەسەر بیری ئاوەوەن، ئەوانەی کارەبان، ئەوانەی ئاگرکوژێنەوەن، ئەمانە ئیجازەیان هەیە لە کاتی جومعەیا مادەم واجبی شەرعی و واجبی قانونیان هەیە ئەتوانن نەچنە جومعە. ئەگەر کەسێک سفرە داخرا و نان حازر کرا ئەوە ئەویش برسیەتی بانگی دا بۆی هەیە نەچێ بۆ جەماعەت دانیشە نانەکەی بخوا بە تێر و تەواوی ئینجا ئیسراحەت بڕا بۆ مزگەو ئەگەر جەماعەت فریا کەوت بیکا فریا نەکەوت بۆ خۆی نوێژی خۆی بکا بی حەزڕەتی تەعام حەدیسی پێغەمەری خوایە صلی الله علیه وسلم مدافعة الاخبثین ئەگەر معزەرەت مەیە میز و پیسی زۆریان بۆ ئینسانیە نابوو بۆ هەیە نەڕوا بۆ جەماعەت نەگۆکو هەندێک کەس معزەرەت مەیە ئەڵێ وەڵا دەست نوێژم هەیە بەڵام ئیتر خەریکە ها لە تەقینەوایە وەکەی دەست نوێژە کەی بێڵن دەستنوێژەوە ئەبێ تۆ ئیسراحەت بی ئاگات لە خۆت بێ بۆیە بڕۆ دەستنوێژێکی پاک و پوختە بگرە بە هێمنی بە شێنەیی بە ڕاکردن نا هاتی بۆ مزگەوت فریای جەماعەت کەوتی ئەهلەن وەسەل نەکەوتی گوناحبار نابی ئەوەی بۆنی پیسە خواردت بۆت هەیە نەیەی بۆ مزگەوت وەکو سیر و پیاس و ئەو شتانەی تریش وەکو سیر و پیازوان وەکو تور و جگەرە و ئەو شتانە چونکە پێغەمبەری خوا فەرمووی هەرکەسێ ئەم درەختە ئەم گیا پیسەی خوارد با نەیە بۆ مزگەوتەکەمان با نەیە بۆ مزگەوت با لە ماڵەوە نوێش بکە جا ئەگەر کەسێ لەبەرەوەی نەچێ بۆ مزگە و سیر و پیاز خواوە گوناحبارە بێ بەڵام ئەگەر ناندانراوە حەزی لەکاو لەسەر سفرەکەی و خواردی دوایی بانگەداوە گوناحبار نابێ چونکە ئەم نیازی ئەوەی نییە کەوا نەڕوا بۆ مزگە و حەزی لێیەتی، بەڵام ئەمەش خواردنێکە. سیر و پیازیش بە کوڵاندن بۆنیان نامێنێ، یا دوایی ئەکرێت کەرەوز یا مەعدەنوز یا هەر شتێکی تر بیخۆی بەدوایە لەوەچێ بۆنەکەی نەیەڵێ وەکو ئیشارەی پێکردووە. هەندێک کەس هەیە خۆی من معزەرەتم هەیە داوای لێبوردن ئەکەم هەندێک کەس هەیە پێی بۆنی هەیە هەندێک کەس هەیە دەمی بۆنی هەیە هەندێک کەس بن باخەڵی بۆنی هەیە هەندێک کەس هەیە گیانی بۆنی یعنی هەموو لەشی بۆنێکی لێ دەرەچێ بەدەستی خۆشی نییە حەزی پێ ناکە معاتەر لە خۆیەدا ئەو کەسە ئازادە ئەتوانێت بۆی عەزیەتی خەڵکی نەدا نەچێ بۆ جەماعەت لە ماڵەوە نوێژەکەی بکە کەسێ کەوا هیچ جل و بەرگێ شک نابا لە بەری بکە لەبەر ئەوە بۆی هەیە کە لە ماڵەوە نوێژەکەی بکە حتا لە کتێبە شەرع ئشارە بەوە کراوە کە قڕ بدا لە خۆی گەیشتە حاڵەتە کە هەر حچی دەست نەکە و هەر حیز نەبوو حیز نەبوو ئەوەش حاڵەتێکە حاڵەتێکیان نابینایی کەسێ نابینایە و کەس نیە دەستی بگرێ بیبا بۆ مزگەوت خۆیشی ناتوانێ بڕوا لەوانەیە بکەوێتە بیرێ لەوانەیە لێی بقۆمێ ئەوە ئیجازەی هەیە کە نەڕوا هەرچەند نابینایەک هات پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم دانیشتبوو وتی قوربان کەس نییە دەستم بگرێ بمێنێ بۆ مزگەوت فەرمی دەی مەیە دوایی ڕۆشتەوتی گۆ لە بانگە وتی بەڵێ وتی دەی وەرە وەرە ئەمە بۆ کەسێکە کەوا توانای هەبێ ئیمکاناتی هەبێ خاڵێکی تر کەسێک لەسەر سەفرە خەریکە خۆی پێچێتەوە ڕەفیقەکانی بەڕێوەن لەوێش بانگەدا با بڕۆم جەماعاتەکەم کەم یا ئەوان دواکەون یا ئەم بەجێ ئەمێنێ ئەوە بۆی هەیە ئیجاازە هەیە کەوا نەچێتە جەماعاتەکە بڕا بەدەم سەفەرەکەیوە خاڵێکی تر خەو زۆری بۆ هێناوی هەر باوێشکەیە هەروە نەوزەیە هەروە نەوزەیە دەی فریا ناکەوێ ئەمە گەر بچێ بۆ مزگەوت و بۆ جەماعەت نازانێ چی خوێندووە باش وایە سەرێ بنێتەوە بە کوردی خۆمان نڵێن پینۆکێ بشکێنێ دوایی هەڵسێ نوێژەکەی بکا گوناحبار نابێ ئەوە هەندێک بوو لەو لەو عزرانە ئەم نەخۆشی کۆرۆنایە ئەم پەتایە بیانوویەکە شەرع ئیجازە ئەدا ئێمە خۆمان پارێزین چونکە بە بەرکەوتن تووش دەبین بە دەست لە دەستی یەکتری دان، بە پشمین، بە کۆکە، بە پریشکی دەم، بە بەکارهێنانی ئەو شتانە، لەبەر ئەوە مادەم ئێمە گەلێکین زۆر کۆمەڵایەتین تەوقە و دەست ماچ کردن و ماچ ماچێن لە ناومانە عەلاقاتی کۆمەڵایەتیمان بەهێزە کەواتە ئێمە زۆر ئاساییە کە تووش ببین بۆیە ئیجازەمان هەیە نەڕۆین بۆ دائیرە مەکتەب داخراوە فەرمانگە داخراوە مزگەوتیش داخرا کرایەوە بەڵام دایش بخرێ هیچ بەلاتانەوە عیب نەبێ چوار گەنجتان لێ پیاە بێ و لێمان بن بە ئیمامی ڕەبانی و ئیمامی زەمان ئەمە کەی دینە وەڵا ئەمە ئەسلی نییە ئەمە هەمووی سیاستە چۆنە بێ مزگەوت دابخرێ ئەم قسانە ناخوا من با مەلاوشاری جافرانیە زۆر قسەی خۆشە قسەیەکە کا منیش با بۆی بسێنمەوە من حەوت جمعە لە مەدینە طبم لە خەسەخانە لە بەغا بە دیار ئامۆزایەکم و حەوت هەفتە هەموو پێنجشەمەیەک لەوێوە هاتوومەتەوە بۆ ئەم جمعەیە دوای نوێژی جمعە هەمی تر گەڕاومەتەوە چوومەتەوە بۆ بەغا ئەوە عایلەکەم، ئەوە براکانم، ئەوە ئامۆزا و خزم و کەس پورزاکانم هەموو ئەزانن. پێش جومعە نانم ئەخوارد، ئەو کاتە، دوو هەزار و سێ و دوو هەزار و چوار، کە لێبوومەوە یەکسەر ئەچووم بۆ نقلات، بۆ نقلاتی سلێمانی بۆ بەغا. لەوێوە هاتمەوە بۆی جومعەم نەفەوتێ. خەڵکی ئەوە نەزانێ ئێستا خۆم لە جومعە و جەماعەت ئەدزمەوە، حەزم لە جومعە و جەماعەت نییە، لەگەڵ خوێنما تێکەڵ بووە. لەگەڵ ڕۆحما تێکەڵ بووە، بەڵام وەختێ من بزانم ئەبمە سەبەبی ئەوەی کەوا یەکێ لە مزگەوتەکەی منا تووش ببێ، لای خوا حەیاتی ئینسان لە کەعبە بەڕێزترە، ئینسان لە کەعبە گەورەترە، بۆیە ئەڵێ ڕووخاندنی کەعبە ئاسانترە لەلای خوا لە کوشتنی ئینسانێکی بێتاوان، بۆیە ئەگەر هاتوو من ئەم جومعەیەم بۆیە کرد دوو ڕۆژە مزگەوتم داخستووە ئێستا ئەمە بە ئێوە ئەڵێم لە ئەنتەرنێتیشا بە هەموو دنیا ئەڵێم لە دوای ئەم نوێژە دەرگای مزگەوتەکەم داخم ئیتر من جومعە ناکەم هەتا مانگی حەوت ئەم بیست ڕۆژەی کە ماوە هەشدە ڕۆژە کە دوو جومعەی تایە ئەگەر خوا کردی نەخۆشی کۆرۆنا نەما جەماعەت و جومعە دەست پێکەینەوە بە شەوق و بە زەوقەوە حەزەکەن بە قەزا بۆتان ئەگێڕمەوە ئەوانەی کە ڕۆشتووە بەڵام خوا نەخواستە ئەگەر هەر قورس بوو هەر زۆر بوو من دەرگای مزگەوت ناکەمەوە جومعە ناکەم ئیمامەتی جەماعەت ناکەم لە ماڵ لەگەڵ مناڵەکانمان نوێژی خۆم ئەکەم تۆیش وا بکە ئەگەر گوناهبار بووی عالمەکان ئیمامەکان گوناحبار ئەبن تۆ گوناحبار نابی تۆ فتوات نەداوە ئەگەر ئەجریشی تیابوو ئێمە دوو خێرمان دەسەکەوێ چونکە موجتەهید ئەگەر پێکای دوو ئەجری دەسەکەوێ ئەگەر نەی پێکا یەک ئەجری دەسەکەوێ بۆیە تکاتان لەکەم داواتان لەکەم بیکەن بە خاتری خوا واللهی دوێنێ دکتۆر جیهات کە سەرۆکی بەگژاچوونەوەی کۆرۆنایە لە هەڵەبجە و پارێزگای هەڵەبجە تەلەفۆنی کرد و منیش قسەم لەگەڵا کرد ئەڵێ مامۆستا خۆزگە دروست بایە بمتایە وەرە سەیرێکی ئەو نەخۆشانە بکە بزانە حاڵیان چۆنە لە دە نەخۆش شەشیان زۆر هیلاکن زۆر ناڕەحەتن دەی تۆ گاڵتە و لێ ئێ بەرازیل وێران بوو ئیتالیا وێران بوو دنیا وێران بوو تۆ هەر گاڵتە و لێ هەرڵێ خەتایان حکوومەتەیە بابە والله وباللهی حکومت بڵێ ئیمڕۆ جمعەیە باوەڕی پێ ناکەم هەر ئەو حکومەتە بڵێ ئیمڕۆ جومعەیە من باوەڕی پێ ناکەم وا نەزانی ئەوەنە دان و لم لەگەڵی ئاکوڵێ نا بەس ئەمە مەوزوعیەکە عەقڵە عیلمە طبە دینە دین لەبەرەو خۆتان پارێزن تکاکەم تەوقە لەگەڵ کەسا مەکەن عیب نییە دەست درێژ مەکە کاکە تەوقە لەگەڵ کەسا مەکە دەست و مۆج لەگەڵ کەسا مەکە دیێنی مەکەن بیکەن بە خاتری خوا مەڕۆن بۆ ماڵی کەس ماوەیەک مەڕۆن تا خوای گەورە کۆتایی پێێنێ دوای ژیان تەبیعیە بێتەوە شایی و زەماوەن دەست پێکاتەوە جمعە و جەماعە دەست پێکاتەوە مەکتەب و خوێندن دەست پێکاتەوە بە حول و قوتی خوا خوا لە گوناهی من وێش خۆش بێ خوا عقیبەتمان خێرکە خوایە لە مردوەکان خۆش بی خوایە لە مردوەکان خۆش بی خوایە ئەوەی مردووە بەم نەخۆشیە بە شەهید قبولیکەی خوایە بە هەر نەخۆشیەک سەڕەتانە سی لە هەر دەردێکە بە شەهید قبوڵیان کەی خوایە گیان جەزای ئەو دکتۆرانە بەیتەوە جەزای ئەو پەرستارانە بەیتەوە جەزای ئەو کارمەندانە بەیتەوە کەوا ئەوان لە سەنگەری پێشەوەن چارەسەری نەخۆشەکانەکەن عیلاجیانەکەن دەرمانیان بۆکەن خواردنە دەن بە دەستیانەوە خوایە شیفایان بە و بیان پارێزی خوای یارمەتیان بی سوپاسیانەکەم لە باتی هەموو ئێوە سوپاسی ئەو دکتۆرانەکەم دەستخۆشیان لێکەم ماڵئاوایان لێکەم خوا بیان پارێزێ خوای گەورە بیان پارێزێ داکەم لەو حکومەتە داکەم لەو دەستگا و دووکانەی هەیە لەم وڵاتە کەڕە کوێرە کاسە بیکەن بە خاتری خوا دنیا هەروە شەوە زەنگ نابێ کورە ئێمە ئەنفالمان بینی کورە ئێمە کیمیابارانمان بینی کورە ئێمە کۆڕەومان بینی کورە حکوومەت کورە سەرۆکەکان ئەمەش تەواوە بێ چۆن ڕووتان هەیە دوایی بێنە ناو خەڵک چۆن ڕووتان هەیە دوایی بە خەڵک بڵێن دەنگمان بەرێ ئەی ڕوی ڕەش بێ ئەوەی دەنگتان نەداتێ ئەی خەجاڵەت بێ ئەوەی دەنگتان نەداتێ حیزبەکانی خۆشتان شوێنکەوتوانی خۆشتان چونکە خۆیسا ئەوە من نازانم ئەوەی لەگەڵ منایە مەلایە ئەگەر یەکێتی یا پارتیە گۆڕانە یا هەرچی هەیە خۆی ژۆک و من مەعاش وەرەگرێ قابلە بە دزیەوە بۆی بنێرن ئەی چۆن ڕۆێ دوایی دەنگ ئەدەی بەم حکومەتە حکومەتێ دەستی ناوەتە بینی ئەم خەڵکە دەستی ناوەتە بینی مەلای مزگەوت دکتۆری خەسەخانە پێشمەرگە کارمەند قوتابی ئەرز ئاسمان هەمووی خنکاوە کاکە بیکەن بە خاتری خوا پێتان ئەڵێم عیب بە عیب ماڵتان جیا کردوەوە لە میلەت میلەت هەر ئەوەنەی لێتان لار بوویەوە بە کەوش و کڵاشی خۆتانا ناگەن بەهان بەخوا خانوویشتان بۆ ناکا بەخوا سەیارەی جام ڕەشیشتان بۆ ناکا بەخوا شای ئێرانیش پارەی لۆکراوی زۆری هەبوو لە خاریج سەدام و معەمەر قەزافی و زەین العابیدین بن عەلی تونس و زۆریان هەبوو بەڵام کوا چی لێهاو ئێوەش وازان هەروای خۆن کوڕ و کوڕەزاکانتان هەر وا ئەیخۆن بەخوا لە بینەقاقیانا دەری ئەهێنێتەوە ئەو میلەتە کە خوا ویستی لێتان لار بێتەوە هەڵتان دێرێ حەیای هەزار ساڵتان نەبا ئەوەی ئێستا ئێوە بە گەورەی خۆتان هێزانن هەر ئەوەیە هەر ئەوەیە هەڵیەتەکێنێ هەر ئەوەیە ئەبێ بە دوژمنتان هەر ئەوەیە با میلەتەکەتان لە پشتان بێ دڵ بە کەس خۆش مەکەن چی ئەڵێن چی ڕەش پارەی سپی ها پارەی سپی بۆ ڕۆژی ڕەش ئەمە ڕۆژی ڕەشە پارەتان هەیە بۆچی باشە بە عملی چییە بەس پێم بڵێ ئێستا ئەڵێن فلان مەسول ئەوە نە ملیاری هەیە ئەوی تریان ئەوە نە ملیۆنی دۆلار هەیە ئەوی تریان ئەوە نە فێلای هەیە بە عملی چییە بەس پێم بڵێ بە عملی چییە ئەڵێن پیاوێک خەنجەرێک و دەمانچەیەک و بڕنەوێکی پێ بوو، کوڕێکی بەغیرەتیش دابووی بە عەرزا پێی نابووە سەر سنگی، وتیان ئەرێ ئەو خەنجەر و دەمانچەو بۆ چیە؟ وتی هەڵم گرتەوە بۆ تەنگانە. هەڵم گرتەوە بۆ تەنگانە. عەیبە عەیب. من بە شوێنکەوتەی حیزبەگە حیزبەکان ئەڵێم کام حیزب زۆر خۆی بە ساڵ حەزانێ بە ئەندامەکانی ئەڵێم ئینجا بەو دوو حیزبەی دەستیان ناوەتە بینی ئەم خەڵکە تۆیە کە خۆت بە ئەندامی ئەو دوو حیزبە ئەزانی هەرەبێتی فاعیان لێ بکەی لەبەرەوەی ناودەیە لە لیستیانە کاکە لە خوا بترسە بە ناحەقی بڵێ ناحەقی بە حەقیش بڵێ حەق ئەگەر من غەدرم کرد لەم حیزبانەی کوردستان لەم سەرۆکانەی کوردستان خوا بمگرێ ئەگەر حەقم وت نەسیحەتم کرد خوا ئەو کەسە بگرێ کە پێی ناخۆشە کاکە گیان ئەبێ بە هەموومانەوە پێیان بڵێن کاکە ئیتەقوڵڵا